ساڵی هەزار و هەشت سەد و هەژدە ی زەینی لە شاری تریری ئەڵمانیا لەدایک بووە. باوکی پارێزەر بووە. لە تەمەنی حەڤدە ساڵیدا چۆتە زانکۆی بۆن بۆ خوێندنی قانون، پاشان چۆتە زانکۆی بەرلین. بڕوانامەی دکتۆرای فەلسەفەی لە زانکۆی یەننا وەرگرتووە. لە دواییدا ڕوویکردە ڕۆژنامەگەری و پاش ماوەیەکیش بووە سەرنووسەری ڕۆژنامەی ڕێنیش زیتینگ لە شاری کۆڵۆن بەڵام لەبەر تێڕوانینە شۆڕشگێری ڕادیکاڵیەکانی تەنگی پێ هەڵچنرا و چووە پاریس. لەوێ ئاشنایەتی پەیدا کرد لەگەڵ فرێدرێک ئەنجەلز و بوونە دۆست و هاوڕێی یەکتر بە درێژی ژیانیان. زۆری پێنەچوو لە فەڕەنسایش دەرکرا و ڕوویکردە شاری برۆکسل. لەوێ یەکەمین کارنامەی خۆی بڵاوکردەوە بە ناوی نائومێدی فەلسەفە. لە ساڵی دوایینیدا لەگەڵ ئەنجلز یەکەم نووسراوێکیان پێکەوە دەرکرد لەسەر خواستی کۆمەڵی کۆمۆنیستان بە ناوی بانگەوازی کۆمۆنیزم. لە کۆتایی ئەو ساڵەدا مارکس گەڕایەوە بۆ شاری کۆڵۆن، بەڵام چەند مانگێکی نەبرد کە دیسان دەرکرایەوە، ئەمیش ناچار چوو بۆ لەندەن. ئیتر تا دوا ژیانی لەوێ مایەوە. زۆربەی کاتیشی لە لەندەن بە نووسین و لێکۆڵینەوەی ڕامیاری و ئابووری دەبردە سەر و خۆیشی پێدەژیان. هەر لەو ساڵانەی شیڕا ئەنجڵزی دۆستی دارایی خێزانەکەی دەکرد. یەکەم بەرگی لە نووسینە گرینگەکەی بە ناوی سەرمایە لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و حەوت ی زایینی وەدەرکەوت، بەڵام ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و سێ ی زایینی مرد و نەیتوانی دوو بەرگەکەی تری بە ئەنجام بدا. ئەنجلز ئەو کارەی گرتە ئەستۆی خۆی و هەرچیشی پێویست بوو لەو سەرنج و نەخشانەی کە مارکس بەجێی هێشتبوو بە ئەنجامی گەیاند. نووسینەکانی مارکس بنچینەی کۆمۆنیزم پێکدەهێنێ. جا لەبەر بایەخ پێدانێکی زۆر بە بزوتنەوەی کۆمۆنیستی لە سەدەی بیستەمدا دەبێ شایەنی پلەو ئاستێکی بەرز بێ لەم لیستەدا. لەم سەردەمەدا و ڕابردنی سەد ساڵ بەسەر مردنی مارکسدا ژمارەی ئەو کەسانەی کە مارکس باوەڕن خۆی ئەدانە نزیکەی یەک پۆینت سێ بلیۆن کەس. ئەم ژمارەیە زۆر لە ژمارەی ئەو کەسانە زۆرترە کە ڕێبازی تریان گرتۆتە بەر لە مێژووی مەردومدا. کۆمۆنیزمی ئێستا چێ بەندە لە سەر چوار بیری سەرەکی. یەک، زەنگینەکان کەمن و لەو پەڕی خۆشی و شادیشدا دەژین بەڵام کرێکاران لەو پەڕی هەژاری و کولەمەرگیدا دەژین. دوو، تاکە ڕێبازێک بۆ ڕادەستکردنەوەی ئەم ناهەموارییە، دانانی ڕژێمیکی سۆشیالستییە، واتە ڕژێمێک کە گەل خاوەنی ئامڕازە بەرهەمهێنەرەکان بێت نەوەک چەند بۆرە کەسانێک دەستی بەسەردا بکێشن. سێ، لە زۆر جاروباردا شۆڕشی سۆشیالستی تاکە ڕێبازێکە بۆ ڕاماڵینی ڕژێمی سەرمایەداری. چوار، بۆ پاراستنی ئەم شۆڕشە سۆشیالستیە پێویستە دیکتاتۆری چینی کرێکاران بپارێزرێت بۆ سەردەمێکی گونجاو و لەبار. لێرەدا گرنگی فەیلەسوف تەنها لە فەلسەفەکەیدا خۆی نانوێنێ،